بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی یانزە مسلمان بوونی حەمزەی کوڕی عبدولمتەڵیب ڕزای خوای لەسەر بێت هیچ گێڕانەوەیەکی صحیح یان حەسەن نەهاتووە سەبارەت بە ڕوونکردنەوەی چۆنێتی مسلمان بوونی حەمزەی کوڕی عبدولمتەڵیب ڕزای خوای لەسەر بێ تەنها گێڕانەوەیەکی زەعیف هەیە کە موڕسەلە دەفەرموێت جارێکیان ئەبو جەهل تێپەڕی بەلای پێغەمبەردا درودی خوای لەسەر بێ لای سەفا ئازاری دا و جوێنیشی پێدا و زۆر ڕەخنەی لە خۆی و ئاینەکەی گرت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە هیچ جۆرێک وەڵامی نەدایەوە بەڵام یەکێک لە خزمانی خۆی گوێی لەم باسە بوو دواجار ئەبوو جەهل ئەو جێگەی بەجێ هێشت و چوو بۆ کەعبە بۆ لای یەکێک لە کۆڕی دانیشتنەکانی ئەشراف و مەلەئی قوڕەیش لەوێ دانیشت و کەوتنە گفتوگۆ کردن ئینجا حەمزەی کوڕی عەبدولمەتەلیب ئەوەندەی پێنەچوو لە ڕاو گەڕایەوە و کەوانەکەی بەسەر شانەوە بوو هەر کاتێکیش بگەڕایەتەوە عادەتی وابوو ئەچوو تەوافی بە چواردەوری کەعبەدا دەکرد پاشان دەچوو بۆ لای کۆڕی دانیشتنەکانی قوڕەیش و قسەی لەگەڵ دەکردن و دەگەڕایەوە بۆ ماڵ و حەمزەش ڕەزای خۆی لەسەر بێت یەکێک بوو لە هەرە ئازا و قارەمانەکانی پیاوانی عەبدولمەناف و مامی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ بەم شێوەیە ئەو ڕۆژە گەڕایەوە و کەوانەکەی لەسەر شان بوو و تێپەڕی بەلای هەندێک لە خزمانیدا و یەکێک لە خزمانی پێیوت ئەوە بۆ کوێ دەچیت ئەبوو عەممار؟ وەڵاهی ئەگەر ئەبو جەهلت دەبینی ئێستا چی وت و چی کرد بە محەمەدی برازات. پاشان بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە حەمزەش توڕە بوو و بەپەلە ڕۆیشت و لای هیچ کەسێک نەوەستا تا چوو بۆ لای کەعبە و تەماشای کرد تا بزانێت ئەبو جەهل لە کوێدا دانیشتوە و چووە لای نزیکی سەریەوە و وەستا تا هێزی تیا بوو کەوانەکەی کێشا بەسەریدا پاشان فەرمووی، تۆ چۆن دەتوانیت جوێن بدەیت بە محەمەد کاتێک کە من لەسەر ئاینی ئەوم؟ وأنتم تحرمونه حق الكلام محمد مفتر وكذاب ئەگەر دەتوانیت هەستە تۆڵەی خۆت بسێنە دەفەرمێت هەندێ لە پیاوانی بەنی مەخزوم کە خزمی ئەبوو جەهل بوون هەستان بۆ ئەوەی پشتگیری لە ئەبوو جەهل بکەن و دژایەتی حەمزە بکەن ئەبو جەهل وتی واز لە ئەبو عەمار بێنن وەڵاهی ڕاست دەکات ئەمڕۆ جوێنێکی یەکجار زۆرم داوە بە برازاکەی بەم شێوەیە حەمزە لەسەر مسوڵمانێتی خۆی بەردەوام بوو ئنجا قوڕیش زانیان کە حەمزەش چۆتە ڕیزی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەمڕۆ پێغەمبەر درودی خوای لەسەر و هاوەڵانی چەند پیاوانێکی وریا و بەهێز و بەتوانایان لەگەڵدایە موسڵمان بوونی عمەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێت ابن و ئیسحاق دەفەرمێت ئیمامی عمر مسلمان بوو لە دوای کۆچی دووەم بۆ حەبەشە سعیدی کوڕی جوبیر ڕزای خی لێبێت دەفەرمێت کاتێ سیوسێ پیا و لەگەڵ شش ئافرەت لە خزمەت پێغەمبەردا درودی خی لە سەردا مسلمان بوون جگە لەوانی کە کۆچیان کردبوو بۆ حەبەشە ئینجا خی گەورە ئیمامی عومەری ڕزای خوای لێبێ هیدایەتدا ئیمامی عمر لە هەرە دژمنە سەرسەختەکانی ئیسلام بوو بە تایبەتی خودی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆیە زاوای بەڕێزی خۆی سعیدی کوڕی زەید دەفەرمێت عمر من و خوشکەکەی دەبەستەوە لەسەر مسلمان بوونمان و ئازاری دەداین پێش ئەوەی مسلمان ببێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەبارەت بە مسلمان بوونی ئیمامی عمر داوای کرد لە خوای گەورە کە یەک لەو دوو عمرە هیدایەت بدات ئەبو جەهل کە ناوی عومەری کوڕی هیشامە یان عومەری کوڕی خەتاب عەبدوڵای کوڕی عومەر ڕزای خوای لێبێ دەیگێڕێتەوە و دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لەخوا دەکرد و دەیفەرموو خوایە ئیسلام سربەرز بکەیت بە یەکێک لەم دوانە کە خۆشەویستترینیانە لای تۆ بە ئەبوو جەهل یان بە عمر ابن عمر دەفەرموێت خۆشەویستترینیان لای خوا عمر بوو کە خوا ڕێنمۆیی کرد. پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە تایبەتی داوای بۆ خودی عومەر کردووە کە خوای گەورە ڕێنمووی بکات و موسڵمان بێت و ئیسلامی پێ شکۆمەند ببێ لە عایشەوە ڕەزای خوای لەسەر بێت دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە دوعایەکیدا دەیفەرموو خوایە ئیسلام سەربەرز بکەیت بە مسلمان بوونی عمەری کوڕی خەتاب لە ڕیوایەتێکی تردا ئیمامی عمر ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت پێش ئەوەی خی گەورە ڕێنماییم بکات و مسلمان ببم چوون بۆ ئەوەی ڕێگری بکەم لە محەممەد و بینیم پێش من چۆتە لای کابە و منیش لە پشتێوە وەستام ئەجا دەستی کرد بە خوێندنی سوورەتی ئەلحاقا لە ناو نوێژەکەیدا منیش سەیرم لێهات یەکەم جارە کە قورآان دەبیستم ئەم قسانە چەند جوانن چۆن ڕیز کراون کە گوێم لێگرت و وتم واللهی لە ڕیوایەتێکی تردا ئیبن ئیسحاق دەفەرموێت، موسڵمان بوونی عومەر وەک پێم گەیشتووە ئەوە بوو کە فاتیمەی کچی خەتاب لای سەعیدی کوڕی زەید بوو، هەردووکیان پێکەوە موسڵمان ببوون، بە نهێنیی ئیسلامەتی خۆیان ئەنجام دەدا بۆ ئەوەی کەس پێیان نەزانێت. نوعەیمی کوڕی عەبدوڵڵا پیاوێک بوو لە خزمانی ئیمامی عومەر، موسڵمان ببوو بە پەنهانی و ئیسلامەتی خۆی جێبەجێ دەکرد، خەباب هاتوچۆی سەعید و فاتیمەی دەکرد و قورئانی بۆ دەخوێننەوە، ئەو ڕۆژە ئیمامی عومەر شمشێرەکەی لە خۆی بەست و دەیویست هەڵکوتێتە سەر پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لەگەڵ هەندێ لە هاوەڵانی کە کۆ بووبوونەوە لای سەفا پێی گەیشتبوو کە ژمارەیان لە دەوری چەند کەسێکدایە لە ژن و لە پیاو لەگەڵ ئەوەشدا باش دەیزانی کە حەمزە مسوڵمان بووە لەگەڵ ئەبوبەکر و ئیمامی عەلی و چەند پیاوێکی تر لە مسوڵمانان لەوانەی کە کۆچیان نەکردبوو بۆ حەبەشە، دەفەرموێت کە عومەر ڕۆیشت بەرەو بازاڕ بۆ ئەو شوێنە بچێت نەعیمی پێگەیشت وتی، ئەوە دەتەوێت بۆ کوێ بچیت؟ ئیمامی عومەر وتی، دەمەوێت بچم بۆ لای ئەو بێدینە کە قوڕەیشی پارچە پارچە کردووە و ڕەخنەی لە ئایینەکەمان گرتووە و جوێنی بە خواکانمان داوە بۆ ئەوەی بیکوژم. نەعیم وتی، وەڵڵاهی عومەر لە خۆت بایی بوویت، بۆ تۆ وازانی کوڕانی عەبدولمەناف وازت لێ دەهێنن تۆ بەسەر زەویدا بڕۆیت دوای کوشتنی محەمەد؟ نەخێر، هەرگیزا و هەرگیز ئەوە بە تۆ ناکرێت. ئەی تۆ بۆ ناچیتەوە بۆ لای هەندێ لە خزمانت، بڕۆ خزمانی خۆت چاک بکە پێش ئەوەی بچیت ئەوان چاک بکەیت؟ وتی، کێ لە خزمانم چاک بکەم؟ ئەویش وتی، بچۆ بۆ لای زاواکەت و خوشکەکەت ئەوان مسوڵمان بوون لەسەر ئاینی محەممەدن ئەگەر ئازایت بچۆ بۆ لای ئەوان دەفەرمێ عمر گەڕایەوە بۆ ماڵی خوشکەکەی لەو کاتەدا خەباب پارچە سەحیفەیەکی پێبوو قورآانی تیابوو دەیخوێندەوە بۆیان کاتێ گوێیان لە تەقەی دەرگا بوو زانیان کە عومەر هاتووە، ئەوانیش خەبابیان شاردەوە لە هەیوانێکدا. ئینجا فاتیمەی کچی خەتابیش ئەو پەڕە قورئانەی خستە ژێر ڕانێوە و عومەر گوێی لێ بوو کە نزیکی ماڵەکە بووەوە یەکێک لە ماڵەوە قورئان دەخوێنێت. گوێی لە قورئان خوێندنەکە بوو کە کاتێ هاتە ژوورەوە وتی، ئەو دەنگە دەنگە چی بوو گوێم لێ بوو. ئەوانیش وتیان گوێت لە هیچ نەبووە؟ وتی نەخێر وەڵاهی پێم دەڵێن و پێشم وتراوە کە ئێوە چوونەتە سەر ئایینی محەمەد، ئینجا عومەر یەک زللەی دا لە مێردەکەی کە ناوی سەعیدی کوڕی زەید بوو ئامۆزای خۆی بوو، ئینجا خوشکەکەی هەستا دەستی بگرێت، عومەر زللەیەکی لە خوشکەکەشی دا و دەم و لێوی پڕ کرد لە خوێن، هەردووکیان وتیان بەڵێ موسوڵمان بووین ئەی عومەر، باوەڕمان بە خوا و پێغەمبەرەکەی هێناوە، چیشت لە دەست دێت؟ درێغی مەکە. عومەر کە خوێنی بینی بەڕووی خوشکەکەیەوە پەشیمان بۆوە و بە خوشکەکەی وت، ئەو پارچە قورئانەم بدەرێ تا بزانم ئەوە چی بوو کە گوێم لێ بوو دەخوێنرایەوە تا منیش بیخوێنم، دەفەرموێ، عومەریش خوێندەوار بوو، ئنجا خوشکەکەی پێی وت، ئێمە دەترسین کە ئەو سەحیفەیەمان نەدەیتەوە. وتی نەخێر و سوێندی خوارد بە بتەکانی خۆی کە دوای خوێندنەوەی پەڕەکەی دەگێڕێتەوە بۆ خوشکەکەی، خوشکەکەشی هیوای وابوو کە موسوڵمان بێت و پێی وت، براکەم تۆ پیسی چونکە موشریکی، نابێ دەست لەم قورئانە بدەیت تا پاک نەبیت، بچۆ خۆت بشۆرە، عومەریش چوو خۆی شت، دوایی هاتەوە و پارس و سەحیفەکەی بە دەستەوە گرت و سوڕەتی طه ی تێدا بوو، سەرەتاکەی خوێندەوە و فەرمووی، ئەم وتەیەت چەند جوانە. کە گوێی لەمە بوو، خەباب هاتە دەرەوە بۆ لای و وتی، ئەی عومەر! من هیوام وایە کە خوا تایبەتی کردبیت بە دوعای پێغەمبەرەکەی، من گوێم لێ بوو دوێنێ پێغەمبەری خوا دوعای بۆ دەکردیت و دەیفەرموو، خوایە! پشتگیری ئیسلام بکەیت بە مسوڵمانبوونی ئەبوو جەهل یان عومەر، ئەی عومەر! لە کیسی خۆتی مەدە. دەفەرموێت، لەو کاتەدا عومەر فەرمووی، ئەی محەمەد لە کوێیە تا بچم موسوڵمان ببم؟ خەبابیش شوێنەکەی پێ وت، عومەریش بەڕێ کەوت بۆ ئەو جێگایە و تەقەی دا لە دەرگا، موسوڵمانان گوێیان لە تەقەی دەرگاکە بوو، پاشان پیاوێک لە هاوەڵانی پێغەمبەر دروودی خوای لە سەر بێ هەستا و لە کونی دەرگاکەوە سەیری کرد ئەوە عومەرە بە شمشێرەکەیەوە هەڵی کوتاوەتە سەریان، ئینجا گەڕایەوە بۆ لای پێغەمبەر دروودی خوای لە سەر بێ و پێی وت، ئەوە عومەرە و شمشێرەکەی بەدەستەوەیە هاتووە بۆ ئێرە، حەمزە فەرمووی ڕێگەی پێبدە با بێتە ژوورەوە، ئەگەر بۆ چاکەیەک هاتبێت ئەوا یارمەتی ئەدەین و ئەگەر بۆ کاری خراپیش هاتبێت بە شمشێرەکەی خۆی سەری لێ دەکەینەوە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ڕێگەی بدەن تا بێتە ژوورێ، دەفەرموێت هاتە ژوورێ و پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ ئەو شوێنەی کە عومەر لێی هاتە ژوورەوە و عومەری بەرچاو کەوت هەردوو یەخەی گرت بە توندی و هەژاندی و پێی فەرموو چی وای لێ کردیت بێیت بۆ ئێرە وەڵاهی وابزانم واز ناهێنیت تا خوا غەزەبی خۆیت پێ نەگەیەنێت عومەریش وتی ئەی پێغەمبەری خوا هاتووم بۆ ئەوەی باوەڕ بهێنم بە خوا و بە پێغەمبەرەکەی و بەوەی کە لە لایەن خواوە هاتووە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ وتی اللە اکبر، و هەموو هاوەڵانی ناو ماڵەکە گوێیان لێ بوو و پێیان گەیشت کە عومەر موسڵمان بووە و دوابەدوای موسڵمان بوونی عومەر سەربەرزتر بوون لە ناو کۆمەڵانی قوڕەیشدا قوڕەیشیش چاک دەیانزانی دوو پاڵەوانی زۆر ئازا کە عومەر و حەمزەیە چوونەتە ڕیزی موسڵمانان لەمەودوا دەبێت حسابێکی تایبەتیان بۆ بکرێت. دوا بە دوای مسلمان بوونی ئیمامی عمر پێغمبەر درودی خوای لەسەر بێ دوعای بۆ کرد کە خوا ئیسلام جێگیر بکات لە دڵیدا لە عبدوڵای کوڕی عمرەوە دەفەرمێت پێغمبەر درودی خوای لەسەر بێ دەستی هێنا بەسەر سنگی عمردا و سێ جار فەرمووی خویە ئەوەی لە سنگی عمردا هەیە لە ڕق و کینە دەری بێنە و شوێنەکەی پڕ بکە لە باوەڕ دوای مسلمان بوونی عمر بە پێغەمبەری گوت صلى الله عليه وسلم واللهی ئەی پێغەمبەری خوا هەر کۆڕ و هەر کۆمەڵێک کافرێتی خۆمم تیا ئاشکرا کردبێت دەبێت ئیسلام بوونی خۆمی تیا ئاشکرا بکەم ئەوە بوو ئیمامی عمر ڕاستی ئەم گفتەی خۆی بە چاکی و جربەزانە هێنایەدی ئەجا بێترس و ئازایەنە مسلمان بوونی خۆی ئاشکرا کرد ئەم بەسەرهاتە عەبدوڵای کوڕی عمر ڕزای خۆیان لێبێ دەیگەڕێتەوە و دەفەرمێت کاتێ باوکم مسلمان بووتی دەبێت کێ لە هەموو قڕیش زیاتر دەمنەوەستاوتر بێت و قسە بگێڕێتەوە لای خەڵک گەڕا بە دوای ئەو کەسەدا و پێیان وت تاکە کەسێک ئەم ئیشە بکات ناوی جەمیلە عمەریش بەیانی کەوتە ڕێ بۆ لای جەمیل بۆ ئەوەی بیدۆزێتەوە عبدوڵا دەفەرمێت منیش بە دوای باوکمدا چووم و منیش مناڵێکی عاقل و زیتەڵ بووم هەرچییەکم ببینیایە لەبەرم دەکرد و تێی دەگەیشتم دەفەرمێت بە دوایدا چووم تا جەمیلی دۆزیەوە و پێیوت ئەی جەمیل دەزانیت مسلمان بووم و چوومەتە سەردینی محەممەد دەفەرمێت واللهی کە ئەمەی وت جەمیل یەکسەر وەڵامی نەدایەوە و هەستا و ڕای کرد و هاواری دەکرد بە دەنگی بەرز بە جۆرێک کە هەموو دانیشتوانەکان گوێیان لێدەبوو دەیوت هۆ کۆمەڵانی قوڕئیش ئاگادار بن عومەر بێدین بووە لە دینی لات و عوزا لای داوە. و عومەریش لە پشتێوە بوو پێی دەوت درۆت کرد نەخێر وەڵاهی من موسڵمان بووم و شایەتیم داوە کە تەنها هەر اللە خوایە و محمدیش پێغەمبەری خوایە هەر ئەمەی وت هەرچی لەوێدا بوون لە قوڕەیش هەستان بۆ عومەر وە عومەریش چوو بۆیان و بوو بە شەڕ ئەم لێی دەدان و ئەوانیش لێیانەدا تاکو نزیکی نیوەڕۆ ئەمە بەردەوام بوو عمر هەر خۆی بوو تااقەتی نەمابوو لە لێدان ئەوەندەی لێدابوون و ئەوەندەیان لێدابوو کەوتبوو ئەوانیش لە قیان پیاکێشا و بۆ کسیان پیاکێشا و ئەویش لە ژێرەوە دەیوت چی دەکەن بیکەن سوێند دەخۆم بەخوا ئەگەر سێ سەد کەسمان لەگەڵ دابوایە یا پێمان چۆڵ دەکردن یان بۆمان چۆڵ دەکردن ئەوانیش ئەوەندەیان لێدا تاکو پیاوێکی پیر لە قوڕەیش کە جلێکی خەت خەتی لەبەردابوو لەگەڵ کراسێکی خەت خەتاوی لەلای سەریانەوە وەستا و وتی ئەوە چی دەکەن؟ وتیان، عومەر بێدین بووە، ئەویش وتی، وازی لێ بێنن، پیاوێکە دینی بۆ خۆی هەڵبژاردووە و چیتان لێی دەوێت؟ وا دەزانن کوڕانی بەنی عەدی کوڕانی کەعب ئەمە تەسلیم بە ئێوە دەکەن بیکوژن و تۆڵەتان لێ ناکەنەوە؟ دەفەرمێت، وەڵڵاهی وەکو جلێک درابێت بەسەر عومەردا، هەمووی لێی دوورکەوتنەوە و دوای ئەوەی کە کۆچمان کرد بۆ مەدینە وتم، باوکە! ئەو ڕۆژە کە تۆ مسوڵمان بوونی خۆتت ڕاگەیاند و شەڕت لەگەڵ کافراندا کرد لە لای کەعبە پیاوێک هات و هەمووی لێ دوورخستیتەوە ئەو پیاوەی کێ بوو فەرمووی کوڕم ئەوە عاسی کوڕی وائیلی سەهمی بوو بەم شێوەیە ئیمامی عمر مسلمان بوونی خۆی بەبێ ترس بە هەموو کافرانی قوڕیش ڕاگەیاند ابن عباس دەفەرمێت یەکەم کەس کە ئیسلام بوونی خۆی بە ئاشکرا ڕاگەیاند عومەری کوڕی خەتاب بوو بەم شێوەیە خوای گەورە ئیسلامی شکۆمەندتر کرد بە مسلمان بوونی ئیمامی عومەر ابن مسعود ڕزای خوای لەسەر بێت دەفەرمێت واللهی شکۆمەند و سەربەرز بووین لەو کاتێک کە خوای گەورە ڕێنمونی ئیمامی عومەری کرد بۆ ئیسلام لە ڕیواەتێکی تردا دەفەرمێت وەڵاهی هیچمان نەماندەوێرا نوێژ بکەین لای کەعبە هەتا ئەو کاتەی عومەر موسڵمان بوو کاتێ عومەر موسڵمان بوو دژایەتی کردن تا وازیان لێهێناین ئازادانە نوێژی خۆمان لە پێش چاوی ئەوان لای کەعبەدا ئەنجامدا هەروەها دەفەرموێت مسلمان بوونی عمر سەرکەوتن بوو و سەرۆکایەتی و خەلیفایەتیەکەشی بەزەیی بوو وەڵاهی نەمان دەتوانی نوێژ بکەین لای کەعبە تاکو خوای گەورە هیدایەتی عومەری دا سەبارەت بە مسلمان بوونی ئیمامی عومەر سعیدی کوڕی جوبەی ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کاتێ سیوسێ پیا و شش ئافرەت هاتنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمان بوون ئینجا عمر مسلمان بوو وە ئەم ئایەتەش دابەزی کە خوای گەورە دەفەرمێت أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين واتە ئەی پێغەمبەری خوا پشت و پەنات هەر خوایە پاشان ئەو بڕوادارانەی کە شوێنت کەوتون چوونە ناو ئیسلام سەر ڕای دژایەتی کردن و ئازاردان سەرەڕای ئەو هەموو ڕێگرتن و هێرشانە دژ بە مسوڵمانان بەڵام لەگەڵ ئەوەشدا هەندێ لە خەڵکی دەرەوەی شاری مەککە هاتن و مسوڵمان بوون قڕیشیەکانیش دوای ئەو هەموو ئەشکەنجەدان و ئازار و پڕوپاگەندە و ناشرینکردن و ئابڕوبردن و بوختانکردە دژ بە مسوڵمانان و ئەو هەموو شتانە بەڵام خەڵکان پێیان هەڵنەخەڵەتان و هەندێکی تر مسلمان بوون و خوای گەورە ڕێنمویی کردن بۆ ئیسلام لەوانەش یەکەم مسلمان بوونی ئەبوو زەڕی غەفاری ئەبوو زەڕ یەکێکە لە هاوڵە دێرینەکان و بەڕێزەکانی پێغەمبەر دروری خوای لەسەر بێ کە پیاوێکی خێڵەکی ئەعرابی بوو لە بەنی غەفار ناوی جندوبی کوڕی جەنادەیە کە بەناوبانگە بە ئەبی زەڕ پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەبارەیەوە دەفەرمێت تا ئێستا زەوی نەیگرتووەتە خۆ و درەخت سێبەری نەکردووە بەسەر ڕاستگۆتر لە ئەبیزەڕ بەن و غیفار چەتە و دز بوون ڕێگەیان بە حاجەکان دەگرت و ڕوتیان دەکردنەوە و ناوبانگیان بە دز و چەتە دەرکرد بوو ئەبو زەر ڕەزای خوای لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت من پیاوێک بووم لە بەنی غەفار پێمان گەیشتبوو کە پێغەمبەرێک خوای گەورە نردویەتی لە شاری مەکە پیاوێکە پێغەمبەرایەتی خۆی ڕادەگەیەنێت منیش بە براکەمم وت وەرە سوار بە بچۆ بۆ ئەو شوێنە واتە شاری مەکە هەواڵی ئەو کابرایم بۆ بهێنەرەوە کە پڕوپاگەندەی ئەوە دەکات کە پێغەمبەرە و و هەواڵی لە ئاسمانەوە بۆ دێت بچۆ و گوێ بۆ قسەکانی بگرە و پاشان هەواڵەکەم بۆ بهێنەرەوە خێرا براکەم کەوتەڕێ تا گەیشتە ئەو پێغەمبەرە کە گەڕایەوە لێم پرسی وتم چی بوو ئەویش وتی واللهی پیاوێکم بینی فەرمانی بە چاکە دەکرد و ڕێگری دەکرد لە خراپە خو ڕەوشت جوانی بڵاو دەکردەوە. قسەکانی هیچی لە شیعر ناچێت. منیش پێم وت هەر ئەمەیە وەڵامەکەت؟ وەڵاهی وەڵامی چاکت بۆ نەهێناومەتەوە. منیش گۆچانێکم هەڵگرت لەگەڵ چارۆکەیەک و مەشکۆڵەیەک ئاو بەرەو شاری مەککە چووم. بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێم نەدەناسی و نەشم دەوێرا لە کەس پرسیار بکەم. لەوێ لای بیری زەمزەم لامدا و ئاوم خواردەوە و لای کەعبە مامەوە تاکو شەوم بەسەردا هات ئیمامی علی ڕزای خی لەسەر بێت بەلامدا تێپەڕی و پێیوتم ئەڵی پیاوێکی غەریبی منی ژوتم بەڵێ وتی دەبا بچینەوە ماڵەوە منیش لەگەڵیدا چوومەوە نە ئەو هیچ پرسیارێکی لێکردم و نە منیش دەموێرا هیچ پرسیارێکی لێ بکەم و هیچی بۆ نەگێڕامەوە کە ڕۆژم لێبووەوە و ماڵ ئاواییم لێکرد و چوومەوە بۆ لای کەعبە بۆ ئەوەی یەکێکم دەستکەوێت پرسیاری لێ بکەم کەسیش پێی نەدەوتم چییە و لە کوێیە، تاکو شەوی دووەم بەو شێوەیە بەسەردا هاتەوە. دیسان ئیمامی عەلی هاتەوە و میوانداری کردمەوە و ڕۆژی سێیەمیش هاتەوە، سەیری کردم، من هەر لە جێی خۆمم، پێی وتم، ئەوە چییە؟ ئەڵێی هەر غەریبیت؟ منیش وتم، بەڵێ. کە تێپەڕی بەلامدا وتی، باشە ئەم پیاوە نازانێ جێگەی خۆی کوێیە و بۆچی هاتووە؟ منیش وتم، نەخێر. وتی، وەرە لەگەڵمدا. منیش لەگەڵیدا ڕۆیشتم و چوومە ماڵەوە. ئینجا لە ماڵەوە پێی وتم، ئەرێ باشە تۆ چیت و بۆچی هاتوویت و چی تۆی هێناوەتە ئێرە؟ منیش وتم، ئەگەر لای کەس باسی نەکەیت بۆت دەگێڕمەوە بۆچی هاتووم. لە ڕیوایەتێکی تردا، ئەگەر تۆ پەیمانم بدەیتێ ئەوەی من دەمەوێت بۆم بدۆزیتەوە، ئینجا منیش پێت دەڵێم بۆچی هاتووم. وتی باشە چیت دەوێت منیش ئەوەت بۆ دەکەم. منیش وتم، بیستوومە کە پیاوێک بانگەوازی پێغەمبەرایەتی دەکات لێرە. وە منیش براکەم نارد بۆ ئەوەی قسەی لەگەڵدا بکات گەڕایەوە هەواڵێکی بۆ نەهێنام وە منیش پێم خۆش بوو خۆم بیناسم و بزانم کێیە ئیمامی عەلی فەرمووی باش هاتوویت ڕاست دەکەیت بەڵێ ئەوە پێغەمبەری خوایە وە منیش ان شاء اللە دەچم بۆ لای ئەو دەفەرموێت کە ڕۆژمان لێ بووەوە وتی دوام کەوە بە هەر شوێنێکدا ڕۆشتم دوور بە دوور وەرە لەگەڵمدا ئەگەر من یەکێک لە کافرەکانم بینی کە بترسم یەخەت پێ بگرێت و بڵێت ئەوە چی دەکەیت لێرە من یەکسەر دەچمە لای دیوارەکە و نعلەکانم دادەنێم بۆ ئەوەی بزانێت کە من خەریکی چاکردنی نعلەکەمم تۆش بزانە ئەوە یەکێکە لە کافرەکان و لی دوورکەوەرەوە دەفەرمێت بەم شێوەیە ڕۆیشتم بە دوایدا هەتا لەگەڵیدا چوومە ئەو شوێنەی کە پێغەمبەری درودی خی لەسەر بێتیا بوو اینجا چوومە خزمەتی و پێم وت ئەی پێغەمبەری خوا ئیسلامم پێڕابگەێنە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیسلامی پێ ڕاگەیاندم هەر لەوێدا دەست بەجێ مسوڵمان بووم دوای مسوڵمان بوونم پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەبازار مسلمان بوونی خۆت ئاشکرا مەکە و بگەڕێرەوە بۆ وڵاتەکەی خۆت هەر کات پێت گەیشت ئێمە خوای گەورە شکۆمەندی کردوین و بەدەسەڵاتین ئەو کاتە بگەڕێرەوە لامان ڕیوایەتێکی تردا دەفەرموێت، فەرمووی بگەڕێرەوە بۆ ناو کەس و خزمانت و هەواڵی منیان پێ بگەیەنە، هەتا من هەواڵت بۆ دگێڕمەوە. منیش وتم، سوێند بەوەی کە تۆی بە حەق ناردووە، تا هێزم هەبێ بە ئاشکرا بە گوێیاندا دەدەم کە من موسوڵمان بووم. هەر ئەو ڕۆژە هاتم بۆ لای کەعبە و قوڕەیش هەموویان لەوێ دانیشتبوون. منیش ڕووم کردە هەموو سەرکردەکان کە لە لای دارنەدوە و مەلەئی بەرامبەر کەعبە دانیشتبوون و وتم، هۆ کۆمەڵانی قوڕەیش! من شایەتی دەدەم کە هیچ خوایەک نییە تەنها ئەڵڵا نەبێت و محەممەدیش دروودی خوای لەسەر بێ پێغەمبەری خوایە. دەفەرموێت، هەر هەموویان بۆم هەستان و وتیان، هەستن بۆ ئەم بێدینە! ئینجا هەموویان ئەوەندەیان لێدام تا وایان لێکردم کە خەریک بوو بمرم. دەفەرموێت، ئەمەندەیان لێدام تاکو عەباس گەیشتە سەرم و خۆی دا بەسەرمدا و ڕووی کردە ئەوان و وتی ماڵتان وێران بێ ئەمە پیاوێکە لە بەنی غەفار چۆن دەتوانن وای لێ بکەن ئێوە ڕێگەی بازرگانیەکەتان لە لای بەنی غەفارە ئەمەش پیاوێکە لە غەفار بۆ وای لێ دەکەن دەفەرمێت یەکسەر لێم دوورکەوتنەوە بۆ بەیانی دیسان چوومەوە بەردەمیان و بە هەمان شێوە پێم وتنەوە ئەوانیش بە هەمان شێوە بۆم ڕاپەڕین و لێیان دامەوە و بە هەمان شێوەش عباس لەو لاوە بوو هاتەوە و خۆی دایەوە بەسرمدا و ئەوانی لێ دوورخستمەوە وتی ماڵتان نەشێوێت ئەمە لە بەنی غەفارە کاروانەکانتان بەلای ئەماندا تێدەپەڕێت بۆ وای لێ دەکەن دەفەرموێت ئیتر ئەم جارەش لێم دوورکەوتنەوە لە ڕیواەتێکی تردا ئەبوو زەر دەفەرمێت یەکەم شتێک کەوای لێکردم مسلمان ببم ئەوە بوو ئێمە قومێ بووین عرب بووین واتە خێڵەکی بووین قات و قڕیەکمان بەسەردا هاتبوو ئێمە و هەندێ لە کەسانی قومی غەفاری خۆمان کە لە ئەشهور الحرمدا دادەبەزین و کۆچمان دەکرد من و براکەم کە ناوی ئونەیس بوو لەگەڵ دایکمدا بەڕێ کەوتین و چوین بۆ لای خاڵێکمان لە ناوچەی نەجد چوین بۆ لای و یارمەتی داین بەڵام خزمانی ئەو خاڵەمان ڕقیان لە ئێمە هەڵگرت و حەسوودیان پێدەبردین لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پیاوێک لە پیاوانی خزمی خۆی ئەمەی زانی کەوتە فیتنەگێڕان و چوو بۆ لای خاڵۆکەم و پێی ڕاگەیاند وتی کاتێ تۆ دەچیت بۆ لەوەڕاندنی حوشترەکەت ئونەیس دەچێت لەگەڵ خێزانەکەتدا زینا دەکات دەفەرموێت کە خاڵۆم ئەم هەواڵەی پێگەیشت دڵی تەزاند و ناڕەحەتی کرد و منیش چووم بۆ لای خاڵۆم و بینیم حوشترەکانی من و براکەم و دایکمی بەرەڵا کرد و پێم وت چییە چی بووە ئەویش ئەو هەواڵی پێڕاگەیاندم کە چی پێوتراوە منیش پێم وت خوا ئێمە دوور دەخاتەوە لەوە ئێمە کەسانێکین خۆمان لە کاری خراپە دەپارێزین هەرچەندە برسێتی و قات و قڕی ڕووی تێکردوین بەڵام ئەو چاکەی تۆ کردت لەگەڵمان لێڵت کرد هەرگیز لەگەڵ تۆدا دانانیشین ئیتر ڕانەوشترەکەمان دایە پێش خۆمان و هەرچیەکمان هەبوو پێچامانەوە و کەوتینە ڕێ خاڵەکەشمان دەستی کردە گریان و ناڕەحەت بوو ئێمەش بەجێمان هێشت تا گەیشتینە نزیک شاری مەککە کە گەیشتینە ئەوێ براکەم وتی من کابرایەکی شاعیرم و ئەچوم بۆ لای کابرایەکی شاعیر تا گرەو بکەم لەسەر شیعر واتە گرەو بکەن لەسەر ئەوەی کامیان شاعیرترە گرەوەکەش بەم جۆرە بوو ئەم چەند وشترێک دادەنێت و ئەویش چەند وشترێک دادەنێت و کامیان شیعرەکەی باشتر بوو و شایەتی پێدرا ئەوە وشترەکانی ئەو دەبات بە پشتیوانی خوای گەورە لە ئەڵقەی داهاتوودا تەواوی بەسەرهاتی مسلمان بوونی ئەبوو زەڕی غەفاری پێشکەش دەکەین تا ئەو کاتە خواتان لەگەڵ بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی دوانزە بەڕێزان لە ئەڵقەی ڕابردوودا لە باسی مسوڵمان بوونی ئەبوزەڕی غەفاری دا بووین گەیشتینە ئەو بابەتەی کە براکەی ئەبوزەڕ بڕیاریدا گرەوێک لەسەر شعر بکات لەم ئەڵلقەیەدا ئەو بابەتە تەواو دەکەین ئەبوزەڕی غەفاری بە براکەی وت واز بێنە مەڕۆ ئەویش وتی هەر دەڕۆم وای لێهات هەتا تووشی بوو بە تووشی دورەیدی کوڕی سممە کەوتە گرە و لەگەڵیدا براکەم وتی گرە و لەسەر هەموو شترەکانەکەم کە شیعرەکەی من چاکترە لە هی تۆ ئەویش وتی ئەوە منیش ئەوەندە وشتر دادەنێم کە شیعری من بەهێزترە دەڵێت، سوێن بەخوا دورەید یەکێ بوو لە شاعیرە گەورەکان، براکەم لە چاو ئەودا هەر شیعری نەدەزانی، ئینجا هەردووکیان وتیان، باشە با بچین، ئەوە بوو هەردووکیان چوون بۆ لای خەنسا کە یەکێ بوو لە شاعیرە بەرزەکان، خەنسا گوێی لە شیعری هەردووکیان گرت، ئەوەی ڕاگەیاند کە شیعری براکەم چاکترە لە شیعری دورەید، دەفەرموێت، براکەم شیعرەکەی باشتر نەبوو، بەڵام هۆی ئەوە بوو، چونکە دورەید پیاوێکی پیر بوو، چووبوو بۆ داوای خەنسا لای باوکی، لەو کاتەوە خەنسا ڕقی لێ هەڵگرتبوو، وتی، نەخێر تۆ شاعیر نیت، ئونەیس شاعیرە و شیعرەکەی باشترە، دەفەرموێت، چی وشتر هەبوو کە هی دورەید بوو، هەمووی دەست ئونەیس کەوت و گەڕایەوە وشترەکانی هێنا، بۆیە وشترەکانمان زۆر بوون. ئونەیس وتی، وەڵاهی من ئیشێکم بە مەککە هەیە، با بڕۆم، بەڵام تۆ ئاگات لە وشترەکان بێت. دەفەرمێت ئونێس گەیشتە کەعبە و درەنگ هاتەوە دوای ئەوە وتم ئەوە چیت کرد لە مەکە ئونەی سووتی واللهی گەیشتم بە پیاوێک لە مەکە لەسەر ئاینی تۆیە و ڕای دەگەێنێت کە پێغەمبەرە منیش وتم ئەی خەڵک چی پێ دەڵێن ئەویش وتی یەکێ دەڵێ شاعیرە و یەکێ دەڵێ فاڵچیە و یەکێ دەڵێ سیحربازە ئونەی زووتی خۆ من شتێک دەزانم قسەکانی ئەو پێغەمبەرە نە لە قسەی فاڵچیە چێ و نە لە قسەی شاعیر وەڵاهی قسەی هەر بۆ شیعر ڕێک ناکەوێت وەڵاهی ئەو پیاوە ڕاست دەکات و ئەوان درۆکەن ئەبوو زەر دەفەرمێت کە ئەونەیس ئەمەی وت منیش پێم وت تۆ ئاگات لە وشترەکان بێت با بڕۆم بزانم ئەم باسە چۆنە ئەویش وتی باشە منیش چوم بۆ مەکە و بەلای تەپۆڵکەی سەفات تێپەڕیم پیاوماقوڵانی قوڕەیش لەوێ بوون و زووتر بیستبووم کە ئەوان پێی دەڵێن فاڵچییە و شاعرە و سیحربازە، منیش نەمدەوێرا لە کەس پرسیار بکەم. وتم با لە یەکێکی زۆر بێدەسەڵات پرسیار بکەم کە هیچی پێ نەکرێت. پیاوێکی وام دۆزییەوە و پێم وت ئەم کابرایەی کە ئێوە پێی دەڵێن بێدینە لە کوێیە؟ ئەویش ئیشارەتی کرد بۆ لای من، واتە خەڵکانی لێ ئاگادار کردمەوە، ئینجا بە منی گوت، ئا ئەوە بێدینەکەیە دەیبینن کە لەو بەرەوەیە واتە دەستی ڕاکێشا بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ منیش هەنگاوم هەڵێنا بۆ ئەوەی بەرە و لای پێغمبەر درودی خی لەسەر بێ بڕۆم و ماوەی بەرهەڵدانێک دوور کەوتمەوە ئینجا چی پیاوی گەورە و ماقۆڵانی قوڕیش هەیە لەگەڵ سرجەم خەڵکانی دۆڵ و شیوی مەکە بە بەرد و بەدار و بە ئێسقان بەربوونە من و خەڵتانی خوێنیان کردم هەتا لە هۆش خۆم چووم اخشی علی محمد من نفسه. کاتێ هاتمەوە هۆشی خۆم، تەماشا دەکەم من وەک پەیکەرێکی سوورم، هەموو گیانم خوێناوی بووە و هاتم بۆ لای بیری زەمزەم و خوێنەکانم شتەوە و لە ئاوەکەیم خواردەوە و چوومە پەنای کەعبە و لە نێوان پەردەی کەعبەدا ماوەی سی ڕۆژ و سی شەو لەوێ مامەوە هیچ خواردنێکم نەبوو تەنها ئاوی زەمزەم نەبێت ئەوەندەم خواردەوە تا قەڵەو بووم و ورگیشم گەورە بوو بە هیچ جۆرێک لە ماوەی ئەو مانگەدا برسێتیم بەخۆ نەدی و لە شەوێکی مانگە شەودا دانیشتوانی مەکە سرجەم خەویان لێکەوتبوو منیش لای کەعبە بووم لەو کاتەدا دوو ئافرەت لە خوزاعە تەوافیان دەکرد و هاواریان لە ئیساف و نائیلە دەکرد لە ڕیواەتێکی تردا دەفەرمێت یەکێکیان دەیوت ئەی ئیساف کوڕێکم پێ ببەخشە ئەوی تریشان دەیوت ئەی نائیلە ئەوە و ئەوەم پێ ببەخشە لە کاتی تەوافکردنیاندا بە دەوری کەعبەدا هاتن بەلای مندا و تێپەڕین وازیان نەدەهێنا لە پاڕانەوەیان لە ئیساف و نائیرە و تەوافیان دەکرد بۆ دووەم جار گەڕانەوە وتم ئایا کونێک وەک بەردێک هاواری لێ دەکەن دەفەرمێت کونیەکەشم بەکار نەهێنا ئەوانیش زۆر تووڕەبوون وتیان واللهی ئەگەر پیاوانمان لێرە دەبوون ئێستا تۆ لێرە بە هیچ جۆرێک توانای ئەو قسانەت نەدەبوو بیڵیت ئینجا ئەوان ڕۆیشتن و منیش لە پەردەکانی کەعبە هاتمە دەرێ و بە دوایاندا چووم ئەوان لەگەڵ ڕۆیشتندا بە هاوار و واوی لا دەیانگوت ئەگەر یەکێک لە خزمانی خۆمان ئامادە دەبوو بەردەوام بوون لە ڕۆشتن منیش بە دوایانەوە بووم تاکو گەیشتن بە پێغەمبەر درودی خی لەسەر بێ کە لەگەڵ ئەبوو بەکردا لە کێوی حەڕا هاتبوونە خوارەوە و ئەوانیش گەیشتن بەو دوو ئافرەتە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە هەردووکیانی پرسی و فەرمووی چیتانە وتیان بێدینێک لای کەعبەیە و لە ژێر پەردەی کەعبەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی چی پێوتن وتیان قسەیەکی وتوە دەم پڕ دەکات قسەیەکی زۆر گەورەیە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ زەردەخەنەیەک گرتی و ئەوان ڕۆیشتن و پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ لای کەعبە و دەستی هێنا بە بەردە ڕەشەکەدا و تەوافی کرد بە چواردەوری کەعبەدا خۆی و هاوڵی بەڕێزی ئەبوو بەکرد ڕزای خوای لەسەر بێ و نوێژیان کرد کە تەواو بوون ئەجا من یەکەم کەس بووم کە یەکەم جار بە سەلامی ئیسلامیانە سڵاوم لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ وتم السلام و عەیکە یا ڕسول الله دوای ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەڵامی دایەوە فەرمووی وعلیک السلام ورحمە اللە وبرکاته فەرمووی تۆ کێی؟ وتم من لە غیفارم کاتێک ئەمەم وت پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی گرت بە ناو چاوانیەوە لە دڵی خۆم داوتم پێی ناخۆش بوو کە من لە غیفارم و ویستم دەستی لە ناوچوانی بکەمەوە ئەبوو بەکر وای لێکردم کە وازی لێ بهێنم چونکە ئەو شارەزاتر بوو بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە من ئەجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی بە نەوچوانی وەلا برد و فەرمووی لە کەیەوە لێرەی؟ وتم سی شەو و سی ڕۆژی ڕەبەقە لێرەم، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، کێ نانی پێ داویت؟ وتم هیچ نانێکم نەبوو تەنها ئاوی زەمزەم نەبێت، دەمخواردەوە تا پێی قەڵەو بووم و هەتا ورگیشم گەورە بوو و هیچ برسیەتیم بە خۆمەوە نەدیوە، فەرمووی، ئاوی زەمزەم موبارەکە، خواردنە بۆ ئەو کەسەی کە پێویستی بە خواردن بێت، ئەبوبەکر فەرمووی، ئەی پێغەمبەری خوا! ڕێگە مدە با میوانداری بکەم و خواردنی پێ ببەخشم، پێغەمبەریش درودی خوای لەسەر بێ ڕازی بوو، ئنجا ڕۆیشت و ئەبوبەکریش دەستی گرتم، هەرسێکمان بەرەو ماڵی ئەبوبەکر کەوتینە ڕێ و چووینە ژوورەوە، ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێ هەندێ مێوژی بۆ هێناین لە مێوژی تائیف، مشت مشت دەیخستە بەردەممان و لێمان دەخوارد، ئەوەش یەکەم خواردنم بوو لە کاتی چوونم بۆ شاری مەککە دەستم کەوتبوو. پاشان هاتمە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی وتم ئەی ئەبازەڕ وتم بەڵێ ئەی پێغەمبەری خوا فەرمووی من نێرراوم بەرەو خاکێکی دار خورماوی وا تێدەگەم تەنها یەثریب بێت ئایا تۆ لە جیاتی من پەیامی من دەگەیەنیت بە قەومەکەت بەڵکو خی گەورە لە ڕێی تۆوە سوودیان پێ ببەخشێت و ببێتە پاداشت بۆت لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ پێیوتم بچۆ بگەڕێرەوە بۆ لای خزمانی خۆت و ئەگەر بیستت کە خوا منی سەرخستووە ئەجا بگەڕێرەوە بۆ لام ئەبوو زەر دەفەرمێت ئینجا منیش گەڕامەوە بۆ لای دایکم و ئونەیسی برام ماوەیەکی زۆرم پێچوو بوو نەگەڕابوومەوە بۆ لایەن ئونەیس هەر لە دوورەوە منی بینی گریا وتی ئەی براکەم وام دەزانی کوژراوی چونکە زۆر زۆرت پێچوو تا گەڕایتەوە ئەبوو زەر دەفەرمێت منیش وتم چووم مسوڵمان بووم و شایەتیم داوە کە هیچ خوایەک نییە تەنها ئەللا نەبێت و محەممەد بەندەی خوایە و پێغەمبەری خوایە ئونەیس دوای ئەوە پێی وتم من هیچ ڕایەکم نییە لەو ڕایی کە تۆ هەڵت بژاردۆ جیاوازتر بێت سەبارەت بەو ئاینە و منیش مسوڵمان دەبم و بەڕاستی دەزانم ئەبو زەر دەفەرمێت ئونەیسی براشم لەگەڵمدا مسوڵمان بوو ئینجا چوین بۆ لای دایکمان کە چاوی کەوت بە من دەستی کرد بە گریان و وتی کوڕەکەم وام دەزانی کە کوژراوی ماوەیەکی زۆرە نەهاتوویتەتەوە چیت بەسەر هاات منیش وتم گەیشتم بە هاوەڵەکەم و شایەتیم دا کە تەنها ئەللا خوایە و محەممەدیش پێغەمبەری خوایە دایکم وتی ئەی ئونەیسی برات چی کرد پێم وت ئونەیس مسلمان بووە دایکیشم وتی من هیچ ڕایەکم نییە لەوەی کە ئێوە هەڵتان بژاردۆ جیاوازتر بێت ئەوا منیش مسلمان دەبم و شایەتمان دەهێنم ئینجا کۆچوباری و شرەکانمان پێچایەوە و کەوتینە ڕێ بەرەو عەشیرەتی خۆمان واتە بەنی غیفار کە گەڕاینەوە ناو خزمانمان هەموو هۆزەکەم ئاگادار کردەوە لە پەیامی ئیسلام و نیوەیان مسلمان بوون پێش ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆچ بکات بۆ مەدینە و لەو ماوەیەشدا ئیمائی کوڕی ڕوخسە سەرکردەی بەنی غیفار پێشنوێژی بۆ دەکردن و نیوەکەی تریان وتیان وەڵاهی جارێ مسوڵمان نابین تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆچ نەکات بۆ مەدینە دوا بەدوای کۆچکردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ نیوەکەی تریشیان مسلمان بوون دووهم مسلمان بوونی حوسینی کوڕی عوبەیدی خوزاعی ڕزای خوای لەسەر بێت حوسین کە باوکی ئەمرانی کوڕی حوسینە یەکێ بوو لە هەرە پیاوماقوڵان و ناودارانی هۆزی خۆی. پیاوێکی گەورە و زانا و دانا بوو. ناردیان بۆ ئەوەی لێکۆڵینەوە ئەنجام بدات لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ سەبارەت بەو ئاینەی هێناوێتی، تا ئەوە بوو هۆی موسوڵمان بوونی. هاوەڵی پێغەمبەر، عیمرانی کوڕی حوسەین، دەفەرموێت، قوڕەیش هاتنە لای حوسەین و بە گەورەیان دەزانی و پێیان وت، بڕۆ، گفتوگۆمان بۆ بکە لای ئەو پیاوەی کە بە خراپە باسی خواکانی ئێمە دەکات. عیمران دەڵێت، لەگەڵیدا هاتم تا نزیکیان کردەوە لە ماڵی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، وە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات بۆ لای و فەرمووی، جێگەی ئەم پیاوە بەتەمەن و ناودارە بکەنەوە. عیمران و هاوەڵانی تر کە موسوڵمان بووبوون هەموویان لەوێ بوون. حوسەین سەرەتا وتی، ئەمە چییە؟ بیستوومانە لەلایەن تۆوە بە خراپە باسی خواکانمانەکەی ئەی محەمەد! عەبدولموتەلیب چاکتر بوو لە تۆ بۆ خزم و هۆزەکەی خۆی عەبدولموتەلیب جگەر و پیوی دەرخوارد دەدان بەڵام تۆ بەڵام تۆ سەریان دەبڕیت پێغمبەر درودی خوای لەسەر بێ پێی فەرموو ئەی حوسین چەند خوا دەپەرستیت ئەوی ژووتی حەوت شەشیان لە زەوی و یەکێک لە ئاسمان پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەگەر تووشی زیانێک هاتیت هاوار لە کامیان دەکەیت ئەویش وتی هاوار لەوەیان دەکەم کە لە ئاسماندایە پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی ئەگەر پارەت نەما هاوار لە کامیان دەکەیت ئەویش بە هەمان شێوە وتی هاوار لەوەیان دەکەم کە لە ئاسماندایە پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی تەنها ئەوەی ئاسمان هەموو شتێکت بۆ جێبەجێ دەکات بەڵام لەگەڵ ئەوەشدا ئەوانەی زەویش هاوبەش دەکەیت لەگەڵیدا ئایا ڕازیە بیت کە سوپاسیان بکەیت یان لەوە دەترسیت کە ئەو خوایانەی زەوی زاڵ ببن بەسەردا حوسین وتی ئەوانە هیچیان نییە حوسین دەڵێت زانیم کە ئەم پیاوە وەکو هیچ پیاوێکی تر نییە کە من قسم لەگەڵدا کردبێت دوای ئەوە پێی وتم ئەی حوسین موسوڵمان ببە سەلامەت دەبیت منیش وتم من کەس و هۆزێکم هەیە حوسین دەڵێت دوای ئەوە ویستم بڕۆم و وتم چی بڵێم پێغەمبەر صلی الله عليه وسلم فەرمووی بڵێ خوایە پەنام بدەی لە شەڕی نەفسی خۆم و جێگیرم بکەیت لەسەر چاکترین ڕفتاری خۆم حوسین ڕۆیشت و هێشتا مسلمان نەبوو بوو دوایی ماوەیەک موسڵمان بوو پاشان گەڕایەوە و وتی ئەی پێغەمبەری خوا من هاتم بۆ لات و پێم وتیت فێرم کە تۆش ئەو وتەیەی پێشوت فێرکردم ئێستا مسلمان بووم چی بڵێم ئەویش فەرمووی بڵێ خویە پەنام بدەیت لە شەڕی نەفسی خۆم و جێگیرم بکەیت لەسەر چاکترین ڕفتاری خۆم وە لەو گوناهانەشم خۆش بە کە پە نامەکی و بە ئاشکرا و بە هەڵە و ئەنقەست و بە زانین و بە نەزانین ئەنجامم داوە سێهەم مسوڵمان بوونی ضەمادی ئەزدی ڕەزای خوای لەسەر بێت ضەماد یەکێک بوو لە پیاوە شارەزاکانی یەمەن لە بواری چارەسەرکردنی باداری و فێداری و دەستلێوەشاندنی جنۆکە ئەوە بوو هاتە شاری مەککە و بەرگوێی کەوت کە شێتێکی لێیە ناوی محەممەدە چووە لای تا چارەسەری بۆ بکات و چاکی بکاتەوە ئیبن عباس ڕزای خی لەسەر بێت دەفەرمێت ضەمات هاتە شاری مەککە لە هۆزەکانی یەمن بوو دەرمان و ڕقیەی هەبوو بۆ فێداری و شێتی و باداری و گوێی لە نەفامەکانی شاری مەککە بوو دەیانوت محەممەد شێت بووە ئەویش دەیوت خۆزگە ئەو پیاوم دەبینی بەڵکو و خی گەورە شیفای بۆ بناردایە لەسەر دەستی مندا ئەوەندەی پێنەچوو گەیشت بە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ و پێیوت ئەی محەممەد من دەرمانم لا هەیە بۆ شێتی و فێداری و باداری بەڵکو و خی گەورە شیفات بۆ بنێرێت لەسەر دەستی مندا ئایا بۆت بەکار بهێنم؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی سوپاس تەنها شایستەی خوایە سوپاسی دەکەین و داوای کۆمەکی لێ دەکەین هەر کەسێ خوا ڕێنمویی بکە گۆمڕاکاری نییە و هەر کەسێکیش خوا گومڕای بکات ڕێنمویی کاری نییە شاهێدی دەدەم کە هیچ خوایەک نییە تەنها اللە نەبێت تاک و تەنهایە و هیچ هاوتایەکی نییە و محەممەد بەندەی خوایە و پێغەمبەری خوایە لە پاش ئەمە زەماد وتی ئادەی بۆم دووبارە کەرەوە ئەوەی ئێستا وتت پێغەمبەر درودی خوای لەسەر بێ سێ جاری بۆ دووبارە کردەوە ئەمجاوتی گوێم لە وتەی فالچی و سیحربازەکان و وتەی شاعیرەکان بووە بەڵام تا ئێستا گوێم لەم وشانەی تۆ نەبووە بەڕاستی وشەکانت گەیشتوونەتە ئەو پەڕی فەرهەنگی دەریا دەستت بێنە با پەیمانت بدەمێ لەسەر ئیسلام. دەفەرموێت پەیمانی دا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی دەبێ پەیمانیش بدەی لە جیاتی کەسەکانت کە هەوڵ بدەیت لەگەڵیاندا تا مسوڵمان ببن زەماد پەیمانی لەسەر ئەوەش دا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێت چوارەم مسلمان بوونی عەمری کوڕی عەبسەی سولەمی ڕەزای خوای لەسەر بێت ئەبوو ئومامە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت ئەمری کوڕی عەبسی سولەمی خۆی دەگێڕێتەوە و دەفەرمێت لە نەفامیدا وام دەزانی کە خەڵکان سرجەم گومڕان و لەسەر هیچ بیور و باوەڕێک نین ئەوان بتیان دەپەرست گوێم لێ بوو کە پیاوێک لە شاری مەککە هەندێ هەواڵ دەگێڕێتەوە منیش سواری وشترەکەم بووم و چووم بۆ لای و خۆمم پێگەیاند و بینیم بە پەنامەکی کارەکەی دەکات و بینیم کە قڕیش زۆر بە جورئەت بوون بەرامبەری منیش نەرمونیانانە چوومە پێشەوە و دۆزیمەوە و پرسیارم لێ کرد و پێم وت تۆ چیت؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی من پێغەمبەرم وتم پێغەمبەر چییە؟ فەرمووی خوا منی نردووە وتم بە چ شتێک خوا تۆی نردووە فەرمووی خوا منی نردووە تا فەرمانتان پێ بکەم پەیوەندی خزمایەتی نەپسڕێن و بتەکان بشکێن و تەنها خوا بپەرستن و هاوبەشی بۆ بڕیار نەدەن پێم وت کێت لەگەڵدایە لەسەر ئەم بیر و باوەڕە فەرمووی ئازاد و کۆیلە دەفەرموێت ئەبوو بەکر و بیلال یەکێک بوون لەوانە کە باوەڕیان پێهێنابوو منی شوتم من شوێنت دەکەوم فەرمووی تۆ ئێستا ناتوانیت ئەی نابینیت حاڵی من و قڕێژ چۆنا بگەڕێرەوە بۆ لای خزمانت گەر هەواڵی سەرکەوتنت پێگەێنرا ئینجاوەرەوە بۆ لام دابڕان و گەمارۆدانی بەنی هاشم لە دۆڵی ئەبوو تاالبدا لەلایەن قڕیشەوە قڕیش دوای ئەوەی شکستی هێنا لە هەموو مەدانی بەگژاچوونەوە و ڕوبەڕووبوونەوەی پێغمبەر درودی خی لەسەر بێ و ئاینەکەی لەگەڵ دژایەتی کردنی توندی هاوڵەکانی و دوای شکست خواردنەکەی لە حەبەشە و بوونی حەبەشە بە پێگە و پەنای پێغمبەر درودی خی لەسەر بێ و نیشتەجێبوونی هەندێک لە یارانی و بەرگری لێکردنی نەجاشیش لەوان ئالەم کاتەدا قڕیشەکان کۆبوونەوە بۆ ئەوەی کۆنەقین و زوخاوی خۆیان بڕێژن بەسەر پێغەمبەردا درودی خی لەسەر بێ و بیکوژن بەڵام کوڕانی بەنی هاشم و بەنی مطلب تەنها بەنی نەوفەل نەبێت کە خزمانی پێغەمبەر بوون درودی خی لەسەر بێ و تەنها هەر ئەو لایەنانە بەرگیریان لە پێغەمبەر دەکرد درودی خی لەسەر بۆیە قڕیش گوشار و گەمارۆی توندی خستە سەریان تا پێغەمبەر درودی خوای لەسەر بێت تەسلیم بکرێت و لە سێدارە بدرێت ئەم بەسەرهاتە زانای پایبەرز ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لەبێ بۆمان دەگەڕێتەوە و دەفەرمێت قڕیش کاتێ بینی هاوڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێت چوونەتە وڵاتی حەبەشە و نەجاشیش بەرگریان لێ دەکات. ئیمامی عمەریش مسلمان بووە لەگەڵ هاوڵانی پێغمبەردا درودی خوای لەسەر بێ و ئاینی ئیسلامیش بەرەبەرە بڵاو بۆتەوە بە هەموو هۆز و لایەنەکانی قوڕیشدا ئینجا کۆبوونەوە و پیلانیان گێڕا و ڕێکەوتن نامەیەکیان مۆر کرد و لە کاخەزێکدا نووسیان ئەوان ڕێککەوتن لەسەر ئەوەی کە دژ بە بەنی هاشم و بەنی متەلیب بن و ژنیان لێ نەخوازن و ژنیان پێنەدەن و بە هیچ جۆرێک شتیان پێ نەفرۆشن و هیچیان لێ نەکڕن کاتێ لەسەر ئەم بڕیارە کۆبوونەوە نووسیان و بڕیارنامەکەیان لە ناو کەعبەدا هەڵواسی و پەیمانیان لە یەکتر وەرگرت کە هەمویان بڕگەکانی ئەو پەیمان نامەیە بە وردی جێبەجێ بکەن پاشان بەنی هاشم و بەنی مطلب کۆبوونەوە لای ئەبوو تاالبی مامی پێغمبەر درودی خی لەسەر بێ و هەموویان پشتگیریان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کرد و هەموو چوونە ناو دۆڵەکەوە کە بە دۆڵی ئەبی تاالب بەناو بانگە و کۆبوونەوە لەوێ تەنها ئەبوو لە هەبی خیانەتکار نەبێت ئەو دژ بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بوو و بووە لایەنگری قوڕیش دژی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و خزمانی سەتای چوونە ناو شیوەکە لە مانگی محەڕەمی ساڵی حوتی پێغەمبەرایەتی بوو وە لە ساڵی دەی پێغەمبەرایەتیدا کۆتایی بەم گەمارۆیە هات موسای کوڕی عقبە بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت مشتیکەکان زۆر سەخت گیرانە دەوەستان بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان تاک و فشاریان خستنە سەر و ناڕەحەتیان کردن و بەڵیان لەسەر گەورەکردن و قڕیش لە پیلانەکانیاندا کۆبوونەوە لەسەر ئەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە ئاشکرا بکوژن کاتێ ئەبوو تاالب بینی کە قڕیش نیاز و مەرامی چییە کوڕانی بەنی متەلیبی کۆ کردەوە و فەرمانی پێکردن کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بگرنە خۆیان و لە دۆڵەکەی خۆیان پارێزگاری بکەن لەو لایەنانەی کە بە گژیدا دەچن و دەیانەوێت بیکوژن بەو شێوەیە سەرجەم کوڕانی بەنی هاشم و بەنی متەڵیب بە مسوڵمان و بێباوەڕیانەوە پشتگیریان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کرد بێگومان بێ بڕواکانیان لە غیرەت و دەمارگیری عشرەتگەری و مسلمانەکانیان لە باوەڕ و ئیمانی خۆیانەوە قڕیش زانی کە ئەو دوولایەنە هەرگیز خۆیان تەسلیم ناکەن کۆبوونەوە لەسەر ئەوەی کە بە هیچ جۆرێک دانەنیشن لەگەڵیاندا و هیچیان پێ نەفرۆشن و سەردانیشیان نەکەن تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەسلیم دەکەن بۆ کوشتن سەبارەت بۆ پیلانشیان ڕێکەوتنێکیان ئەنجامدا و نووسیانەوە لە کاغەزێکدا پەیمانیان وەرگرتبوو لە یەکتر کە بە هیچ جۆرێک هیچ ڕێکەوتنێک لەگەڵ بەنی هاشمدا نەکەن و پێی ڕازی نەبن. و بە هیچ جۆرێک نەرمونیان نەبن بەرامبەریان تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەسلیم دەکەن و ڕازی دەبن بە کوشتنی بەنی هاشم و بەنی متەلیب لە دۆڵەکەیاندا سێ ساڵ مانەوە بەڵام ناڕەحەتی و برسێتێکی زۆر سەخت و ناهەموار دووچاریان بوو ئەوە بوو کاتێک بە بازاردا دەگەڕان و دەیان بینی هیچ خواردنێک نەماوە کە ئەوان بیکڕن و هەر شتێ بەهاتایە ناومەکە قڕێش دەست پێشخەریان دەکرد بۆ کڕێنی و بۆ ئەوەی دەست ئەوان نەکەوێت ئەم هەموو هەوڵەشیان تەنها لەبەر ئەوە بوو کە خوێنی پێغەمبەر درودی خی لەسەر بێ بڕێژن. ئەبوو تاالب کاتێک کە خەڵکان دەچوونە سەر جێگە و دەنووسن فەرمانی دەکرد کە پێغەمبەر درودی خی لەسەر بێ بچێتە سەر جێگەکەی خۆی بخەوێت بۆ ئەوەی ئەوانەی کە دەیانەوێت زەفەری پێبێن و وا بزانن کە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە جێگەکەی خۆی خەوتووە دواجار فەرمانی دەکرد یەکێک بچێتە سەر جێگەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێت بخەوێت و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بچێتە جێگەیەک لە جێگەکانی خزمانی خۆی و لەوێ بخەوێت بۆ ئەوەی کە سەلامت بێت کاتێ سەری ساڵی سێم هات هەندێ لە پیاوانی بەنی عبدولمەناف کە خزمایەتیان وەکو خزمایەتی بەنی مطلیبە بۆ بەنی هاشم کەوتنە لۆمەکردنی یەکتر ئەوان و کوڕانی بەنی قوسەی و هەندێ لە پیاوانی قوڕیش کە دایکانیان لە بەنی هاشم بوو بۆیان ڕوون بووەوە سێ ساڵە ئەم ڕفتارەیان زۆر نامردانە و ناجوامێرانەیە کە دەیکەن بەرامبەر بە بەنی هاشمی خزمانی خۆیان و پەیوەندی خزمایەتیان دەپسڕێن و سوکایەتی بە حەقیان دەکەن بۆیە کۆبوونەوە لە شەوێکدا و بڕیاریاندا لە ناو خۆیاندا کە ئەو ڕێکەوتن نامەیە هەڵوەشێننەوە کە غەدر و خراپەکاری تایە بەرامبەر ئەو دوولایەنە و بێبەری بوونی خۆیانیان لێ ڕاگەیاند ئەوە بوو خی گەورە مۆرانی ناردە سەر ئەو کاغەزە و هەرچی ناوی خوا هەبوو بە کاغەزەکەەوە نەیهێشت و سڕیەوە تەنها زوڵم و غەدر نەبێت لە ڕیواەتێکی تردا تەنها ناوی خوا مابووە ئەوی تری سڕابەوە بەڵام ڕیواەتەکەی موسای کوڕی عقبە ڕاسترە کە تەنها ناوی خوا سڕابەوە و ئەوانی تر مابەوە دەفەرمێت هەمووی سڕابەوە تەنها ئەو ستەمکاریانە و پەیوەندی خزمەتی پچڕان نەبێت کە تایدا مابووەوە خوای گەورە ئەم هەواڵی گەیاند بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە چی کردووە لە ڕێکەوتن نامەکەیان پێغەمبەریش درودی خوای لەسەر بێ ئەمەی گێڕایەوە بۆ ئەبوو تاالب ئەبوو تاالبیش وتی سوێن بە ئەستێرە کون تێکراوەکان محەممەد قەت درۆی نەکردووە لەگەڵمدا اینجا لەگەڵ کۆمەڵێکدا ڕۆیشتن تا چوونە لای کەعبە و ئەو ڕۆژە زۆرێک لە قوڕەیشییەکانی لێ بوو کە بینیان ئەبوو تاالب هاتووە ئەوانیش بەلووت بەرزیەکەوە تەماشایان کرد و وایان زانی هاتووە بۆ ئەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێت تەسلیم بکات وایان زانی ئەمانە ناڕەحەتی گوشاری گەمارۆکە وای لێکردوون کە ناچار بن بە تەسلیمکردنەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێت ئەبوو تالیب هات و وتی چەند شتێک ڕوویداوە لە نێوان ئێمە و ئێوەدا پێویست ناکات باز بکرێت بەڵام ئێوە ئەو بڕیارەی کەن و سیوتانە و پەیمانتان لەسەری داوە بیهێنن بەڵکو لەسەر ئەو پەیمانە ڕێکەوتن نامەیەک لە نێوان ئێمە و ئێوەدا ببێت ئەم داوایی ئەبوو تاالب بۆ ئەوە بوو نەوەک کاغەزەکە بکەنەوە بزانن چی تیاکراوە و چی تیانەکراوە بۆیە داوای لێکردن نامەکەی بۆ بێنن لە نێوان ئەمان و ئەواندا و ئەوان هیچ گومانێکیان لەوەدا نەبوو کە پێغەمبەر درودی خی لەسەر بێ تەسلیم دەکرێت بە قوڕیشەکان نامەکەیان هێنا لە نێوان خۆیان و ئەبوو تاالبدا دایان ناو بە ئەبوو تاالبیان وت ئێستا کاتی ئەوە هاتووە ڕازی بن و بگەڕێنەوە بۆ لای خزمان و هۆزانی خۆتان و ببینەوە بە یەک و پێک بین خۆتان دەزانن تەنها یەک پیاو بۆتە هۆی پچڕاندنی خزمایەتی نێوان ئێمە و ئێوە کە بۆتە هۆی لە ناوچوون و ئەو هەموو زیانەی گەیشتووە بە ئێوەی بەنی تاالب و بەنی هاشم ئەبوو تاالب لە وەڵامدا وتی من هاتووم بۆ لای ئێوە تا شتێکتان پێ بدەم کە دادپەروەرتر بێت لە نێوان ئێمە و ئێوەدا برازاکەم هەرگیز درۆی لەگەڵ نەکردووم و پێی ڕاگەیاندم کە خوای گەورە بەریە و دوورە لەوەی لەناو ئەو ڕێکەوتن نامەی ئێوەدا هاتووە و لە ژێر دەستاندایە بۆیە هەر ناوێک لە ناوەکانی خوای تێدا هەبوو بێت سڕاوەتەوە و تەنها غەدر و خزمایەتی پچڕاندن و دژایەتی کردن و ستەمکردنی ئێوە نەبێت هیچی تیادان نەهێشتۆتەوە ئەگەر ئەو هەواڵەی کە برازاکەم پێیوتم ڕاست بێت ئێوە هۆشتان بە خۆتاندا بێتەوە واللهی تەسلیمتان ناکەین ئەگەر هەمومان لە ناوچوو بین خۆ ئەگەر ئەوەی وتویەتی ڕاست نەبێت مەرج بێت تەسلیمتان دەکەینەوە یان بیکوژن یان بیهێڵنەوە قڕیشەکان وتیان ڕازین بەوەی کە دەیڵیت ئەجا لە پێش چاوی هەمویاندا کردیانەوە و بینیان هەواڵەکە بەو شێوەیە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕایگەیان دەبوو کە قڕیش ئەویان بینی و هەڵوێستی ئەبوو تاالبیان تەماشا کرد وتیان وەڵاهی ئا ئەمە سیحرە و لەلایەن محەممەدەکەی ئێوەوە کراوە بەرامبەر ئەو کاغەزە و هیچ شتێکی تر نییە کینەیان ئەستورتر بوو سەبارەت بە دژایەتی کردنی پێغمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانی لەو کاتەدا هەندێ لە کوڕانی بەنی تاالبوتیان درۆزنی و سیحربازی شایستەی ئێمە نییە بەڵکو پیشەی ئێوەیە کە کۆبوونەتەوە دژ بە ئێمە و کۆبوونەوەتان دژ بە ئێمە نزیکترە لە سیحر و جادوگەری گەر سیحر نەبێت ئێوە چۆن ماوەیەکی زۆر دژ بە ئێمە دەبن هەتا خی گەورە ناوی خۆی سڕیەوە لەو ڕێکەوتن نامەیەدا تەنها ملهوڕیەکەی ئێوە نەبێت هیچی تریتیا نەماوەتەوە ئایا ئێمە سیحر بازین یان ئێوە ئا لەو کاتەدا هەندێک لە کوڕانی بەنی عبدولمەناف و هەندێ لە کوڕانی بەنی قوسەی و هەندێ لە قوڕیشەکان کە دایکیان لە بەنی هاشم بوو لەوانە ئەبولبوختەری و موتعیمی کوڕی عەدی و زوهەیری کوڕی ئومەیە و زەمعەی کوڕی ئەسوەد و هیشامی کوڕی عەمر کە نامەکەی لابوو لە پێش چاوی قوڕەیشیەکان وتیان ئێمە بەرین لەوەی لەم ڕێکەوتننامەیەدا هاتووە و بە هیچ جۆرێک پەیوەندی بە ئێمەوە نەماوە ئەبو جەهل وتی ئا ئەمە پیلانێکە بە شەو نەخشەی بۆ دانراوە و ڕێکەوتون لەسەری ئەوە بوو هەڵوێستی ئەم پیاوانە بوو بە هۆی شکاندنی گەمارۆکە. ئینجا ئەبوو تالیبیش دەستی کرد بە هۆنینەوەی شعرەکانی سەبارەت بە وەسفی پێغەمبەر درودی خی لەسەر بێ و باسکردنی ئەو زوڵ مستەمانەی کراوە بەرامبەر بەنی هاشم و بەنی مطلیب بۆ ماوەی سێ ساڵ. وەستایشی ئەو کەسانی دەکرد کە هەوڵیان داوە بۆ شکاندن و پوچکردنەوەی ئەو ڕێکەوتن نامەیە و هەر ئەوەش بوو کە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێزانینی خۆی دەردەبڕی بۆ کوڕانی بەنی هاشم و بەنی موتەلیب و بە یەک چاو سەیری دەکردن، جگە لە بەنی نەوفەل و بەنی عەبدولمەنافی کوڕی بەنی نەوفەل. ئەوە بوو کاتێ دەستکەوتەکانی خەیبەری هاتە دەست، بەشی خۆی دابەش کرد بەسەر کوڕانی بەنی هاشم و بەنی موتەلیبدا. کاتێک بەنی نەوفەل بەمەیان زانی وتیان، ئەی پێغەمبەری خوا، بۆ بەشی بەنی موتەلیبت داوە و بەشی ئێمەت نەداوە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەنو هاشم و بەنو مطلیب یەک شتن ئەوانە لێمان جیا نەبوونەتەوە نە لە کاتی جاهلیدا و نە لە کاتی ئیسلامیشدا واتە لە هەردوو کاتەکەدا پشتی پێغەمبەریان گرتووە درودی خی لەسەر بێ و پارێزگاریان لێکردووە بە پشتیوانی خی گەورە لاڵقەی داهاتوودا باس لەو داڵدەدانە دەکەین کە لەلایەن ئیبن دوغنەوە بۆ ئەبوبەکری سدیق ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ ئەنجام درا تا ئەو کاتەش هەموولایەکتان بە خوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.